وخالق الناس بخلق حسن مسلمانان سڵاو و ڕەحمەتی خوا بڕژێ بەسەرتانە وتاری ئەمڕۆ جمعە بەشی دووهەمە لە بابەتی جلوبەرگ و پۆشاکی شەرعی کە پێش ڕەمەزان وتارێکم لەسەر باس کرد بە یارمەتی خوا ئەمڕۆیش لە ماوەیەکە بابەت ئەو بابەتە تیشکێکی زیاتری ئەخەینە سەر خی پەروەردگار لە قورآە و ڕسول الله لە فەرمودەدا سەل الله عليه وسلم گرنگیەکی زۆریان داوە بە شکۆی مرۆڤ بە شان و شەوکەتی ئادەمیزاد ژن بێ یا پیاو بێ و ئارەبڕێکی زۆریان کردووە بۆ ئەوەی ئاگر نەکەوێتەوە لە ناو ماڵ و کۆمەڵگا و وڵاتە ئاگریش جۆری هەیە ئاگریش قارتە هەیە و ئاگری کارەبا هەیە و و ئاگری هەورە بروسکە هەیە ئاگرێکی تریژەیە ئاگری عورەت و شەرمگەیە کە ئینسان ئەگەر ئاگای لە خۆی نەبێ پیاو بێ یا ژن بێ لە ڕێگەی ئەو جیسم و هەیکەل و ئەو ئەعزایانەی کە خوا پێی داوە لەوانەیە لەوێوە بڕا بۆ جەهەنم ئاگرێ بنێتەوە خۆی و بنەماڵەکەی لێی دەرنەچن بۆیە قورئانی پیرۆز زۆر گرنگی بە پۆشاک داوە بە لیباس داوە سورەتی نور سورەتی احزاب سورەتی اعراف زۆرێک لە سورەتەکانی قورئان باسی لیباس و باسی پۆشتەی و باسی حیجاب و باسی واجبی ئینسانی ئیماندار دەکەن کە ئەبێ چۆن ئەم لاشە و جەستەی خوا پێی داوە بیپارێزێ، ئەوەی فەرموویەتی دروستە دیار بێ با دیار بێ، ئەوەی دروست نییە نابێ دیار بێ. هەروەها ڕیشیش کە عەرزم کردن جمعەی ئەو کاتە بریتیە لەو لیباسانەی بەسەر لیباسە ئەکرێنە بەر بۆ جوانکردن و بۆ شۆخکردن و ڕازاندنەوە ولیباس و تەقوا خوا فەرمێ لیباسی تەقوا یعنی ئەگەر ئینسان تەقوای خوای هەبێ و هەست بە مراقەبەی خوای بکا و مەحەبەتی خوای هەبێ و خۆفی خوای هەبێ جلوبەرگی زۆری ناوێ ئەو ئەندازە نەبێ کە خوا داوای کردووە ئیتر ئەو تەقوایە دەیپارێزێ لەوەی کەوا خەڵک تووشی فیتنە بکە یاخۆی تووشی فیتنە بێ بە بۆنەی خەڵکۆ ذلكە خیر بەدیهێنەر باش دەزانێ چی بۆ بەدیهێنراوەکەی باشە. خوا خالیقە، خوا ئەزانێ چی بۆ تۆی مرۆڤ باشە. کام بیروباوەڕ؟ ورضیت لکم الاسلام دینا کام عبادت بنی الاسلام على خمس نوێژ و ڕۆژ و حەج و زەکات و پێش هەمووشان شایەتمان کام ڕەوشت و ئەخلاقی بەرز پرسیاریان کرد لە ڕەسولوڵا مەدین دین چییە فەرمی حسن الخلق بریتە لە ڕەوشتی باش ڕەوشتی باش کام مامەڵە و کڕین و فرۆشتن ڕەحیمە الله و ئیمڕەن سمحا اذا باع سمحا اذا اشترا سمحا اذا اقتضا ڕەحمەتی خوا لە بەندەیەک کاتێ دەفرۆشێ نەرمونیان و لێبوردە بێ کاتێ دەکڕێ نەرمونیان و لێبوردە بێ کاتێ قەرز دەدا یا قەرز دەکا نەرمونیان و لێبوردە بێ لە معاملەدا ليس منا من غشنا ئەوە معامەلەیە لە ئومەتی پێغەمبەر نیت ئەگەر غەش بکەی لە مامەڵا کام خواردن و خواردنەوە کلو من طیباتی ما رزقناکم لە پاکەکان بخۆن ئەوەی داومە پێتان لەو سەرزەویە پاکەکەی دیاری بکەن بیخۆن لە پاکەکان بخۆنەوە کام جلوبەرگ و پێڵاو کام جلوبەرگە ئەو مواسەفاتی لیباسی شەرعی کە پوختەی وتارەکەیە لە خزمەتانە باسی ئەەکەم ئەلا یعلم من خەلقا وهو اللطیف الخبیر خوایە خالق ئەو زۆر شارەزا و دانا و زانایە بە حاڵی ئینسان چی بۆ باشە و چی بۆ خراپە واللە یعلم و انتم لا تعلمون خوا دەزانێ و ئێوە نازانن خوا خۆی ئەفەرمێ بە تایبەتی مرۆڤێک بە ئارەزووی خۆی مسلمان بوو ئیمانی هێنا بێەوەی کە زۆری لێکرد بێ بێەوەی میلیان لێ نابێتەوە شمشێریان لێ بەرز کرد بێتەوە هات وتی من باوەڕمەیە بەخوا باوەڕم هەیە بە قیامەت، بە مەلائیکە، بە کتێب، بە پێغەمبەران، بە زیندووبوونەوە، بە قەدەر. هات وتی ئەشهەدو ئەن لا ئیلە ئیلا اللە و ئەشهەدو ئەنە محەممەدە ڕەسول اللە. هات نوێژی پێنج فەرزەی کرد، ڕۆژی ڕەمەزانی گرت، پارەی بوو زەکاتی دا. توانای بوو حەجی کرد ئەم مرۆڤە پێوترێ ئیماندار و مسلمان ئەم مرۆڤە کە بە ئارزومەندانە خۆی هاتۆتە پێشەوە تەسلیمی خوا و دینی خوا بووە ئیتر دوایی بۆی نییە لە ئیشی خوا و پێغەمەرا چەند و چون بکە وما كان لمؤمن ولا مؤمنة هیچ پیاوێکی ئیماندار هیچ ئافرەتێکی ئیماندار بۆیان نییە ئەی یەکوونە لەهم الخیەرەت من ئەمریهم کە هەڵبژاردنیان بۆ هەبێ لە ئەمرێکا خوا و پێغەمەری خوا دەری کردبێ بۆیان نییە ئەبێ بڵێن سەمیعنا و ئەتعنا خوایە گوێمان گر لە ئەمرەکەت فەرمانبەرداری ئەمرەکەیش و دەکەین نابێ قسەیە هەبوو بۆم گێڕاونەتەوە پیاوێ هەبوو لە مەدینە پیاوێکی کوتەباڵا فەقیرۆکە بێکەس دەموچاوی لک و شتی زۆری پێوە بوو بەڵام زۆر ئازا بوو زۆر قسە خۆشیش بوو ناوی جلەیبی بوو ڕۆژە ڕسول وڵا سەلڵالی سەلم فەرمی جلەیبیب ئەوە هێشتا ژرت نێناوە وتی جا قوربان گیان کێ ژنە دا بە من من چۆن ژنم بۆیە نە باوک و برا و کەسم هەیە نە دایک و خوشکم هەیە نە پارە و سامانم هەیە نە جوانی و ئەوانەیشم هەیە ڕسول الله فەرمی من ژنت بۆ ئەهێنم ماڵێک بەڵەو بوو کچێکیان هەبوو کچەکە زۆر ئیماندار و عاقل بوو پێغەمەری خوا ئەیزانی لە مەدینە لێ یاچوو بۆ خوازبێنی ئەو کچە بۆ ئەم پیاوە فەقیرە سلام علیک علیکم السلام کە چووە ماڵەوە وتی هاتووم بۆ خوازبێنی وتیان یەخوا بە خێر بێ جا کێ خوا دەروی لە یەکات و پێغەمبەر بێ بۆ خوازبێنی بۆ ماڵیان وایان زانێ بۆ خۆیەتی وتی آخر بۆ خۆم نا هاتووم ئەو کچەم بەنێ بۆ جلەیبی تەعان جلەیبی لە هەموو شارە مەشهور بووە دیار بووە چۆن ئێستا لە ناو شاری هەڵەبجە لە سلێمانی هەندێک کەس هەن دیارن یعنی هەموو خەڵک ئەیان ناسێ ئەوانیش ئیتر نییە دەمیان بوو بە تەڵی تەقی و ژن و پیاوەکە دەستیان کرد بە مینجە مینج و وەڵی نازانین و ئەمانە خەریک و ڕەدی پێغەمەر بنەوە بڵێن نابێ کچەکە لەو دیو گوێی لێ بوو لە پشتەیوانەکە گوێی لێ بوو وتی باوکە دایکە نەکەن قسەی پێغەمەر بشکێنن من ڕازیم بەخوازبێنی پێغەمەر ڕازیم تیانجاوەڵا ڕۆڵ ئێمە شەڕی تۆکەین تۆ ڕازیبی ئێمەش دەست و ماچەکەین کچەکەیان دا بە پێغەمەری خوا بۆ جلێبی زەماوەنیان کرد دوعای بۆ کردن خوا بەرەکەت و ڕۆزی برژێنێ بە سەریانە قیسەکەی تر لێرا ئەوەستم مەبەستم ئەمە بوو ئەم ژن و پیاوە ئیماندارە ویستیان خوازبێنی خۆ ئەگەر خوازبێنەکەشتان ڕەت کردایەتۆ خۆ لەوانەیە پێی بێدین نابن بەڵام دەست بنەی بەڕووی پێغەمەری خواوە زۆر خەتەرە ئافر کچەکە زۆر ژیر بوو وتی باوکە دایکە نەکەن وەماکانە لی مؤمنین وەلا مؤمنەتین پیاوی ئیماندار و ژنی ئیماندار بۆیان نییە قسەی خوا و پێغەمەری خوا بەنە دواوە من ڕازی بەڕێز تۆش لە بابی لیباس و جلو بەرگا بڕیار بە ڕازی بی بە ئەمری خوا و پێغەمەری خوا خواجە لە جەلالوه جارێکی تر بانگمان ئەکاڵێ یا بەنی ئادەم نەوەکانی ئادەم لا یەفتینەنەکم الشەیطان و شەیطان تووشی فیتنەتان نەکا کەما ئەخرەجە ئەبەوەیکم من الجەنە وەک باوکە ئادەم و دایە حەوای ئێوەی لە بەهەشت دەرکردە دەرەوە تووشی گوناحی کردن بەو گوناحە خی گەورە و پەروەردگار لەو ئیمتیحان و بەهشتی تەدریبا فەرمی بڕۆنە خوارەوە من ئێوەم بۆ دنیا دروست کردووە ئیتر ئێرە تەواو ينزع عنهما لباسهما لیباسەکەیان دائەڕنێ شەیتانی شێوەیە لیباسی لەبەر داکەنێ کەواتە ئەوەی پۆشتەیە مقاوەمەی شەیتان ئەکا ئەوەی لیباس لە بەری خۆی دائەماڵێ ئیتاعەی شەیتان ئەکا ینزع عنهما لباسهما بۆ لیوریهما سەوئاتهما ئەیەوێ شەرمگە و عەورەت و حەیا و حورمەت لە ناوتانا کێش و بەهایەکی نەمێنێ ببێ بە تەنزیلات و هەرزان بازاڕ و هەڕاج بەتایبەتی لیباسی ئافرەتی ئیماندار، موسڵمان، ئەبێ ئافرەتی ئیماندار لە تەوقی سەری هەتاوەکو قولەپێی بێجگە ئەم ئەندازەی دەسی من بە دەرەوەیە دەست لەگەڵ مەچەکە لەگەڵ ئەم ئەندازەی ئاوی دەستنوێژ ئەیگرێتەوە پێڵێن ڕوومەت دەموچاو دەست و دەم و چاو، بێجگە ئەو دوانە ئافرەتی موسڵمان بۆی نییە هیچ شوێنێکی تری بە دەرەوە بێ، ان یکون ساترا لجمیع البدن، ئەبێ سەری داپۆشێ بە سەرپۆش، ئەبێ لاشەی داپۆشێ بە کراس و بە عەبا و بەو شتانەی کەوا ئینسان پۆشتە ئەکەنەوە، وە ئەگەر زۆر دیندار و خواناس بێ ئەبێ گۆرەویش لە پێ بکا هەرچەند زانایان ڕایان وایە کە پێ لە حاڵەتی زەرورەتا چونکە ئافرەت حەوشە ئەشۆرێ ئەچێتە دەر ئەولا ئەکا ئەولا ئەکا داپۆشینی پێ زەحمەتە حەتا لە مەزەبی ئیمامی ئەعزەم ئەبو حەنیفە زیاتر ئیجازەیان پێدراوە یعنی ئەتوانین بڵێین لە خواری ئەژنۆ و پوز و ئەوانەیشان ئەگەر بە دەرەوە بێ هەر ئجازیان داوە چونکە ئەوان بە عملی ئەزان ئافرەت چ زەحمەتێکی هەیە تۆ بێ ئافرەتێ بنێری بۆ دەستکەنە بۆ ناو دەرک و داڵ بڵێ وەڵا بێ گۆرەی و لە پیادێ زۆر زەحمەتە کەواتە لیباس یەکە مەرجی ئەمەیە بەڕێزان ئەبێ هەموو ئەعزا داپۆشێ دەی باشە تۆ لە ماڵەوە چەند جۆر ئافرەت هەیە لە ماڵی ئێوە لە ماڵی ئێمە دایکت ژنەکەت کچەکەت خوشکەکەت ئەمانە پیانەوترێ مەحاریم ئەمە محرەمن ئەمانە حسێبیان جایە جیایە بەڵام ئەگەر براژنێکت هەبوو لەو حەوشە براژنێکت هەبوو لەو حەوشە کچە مام یا کچە پورێکت هەبوو لێی خۆما بوو کەسی نەبوو دەرەتان لای ئێوە نەبێ ئەوە جیایە ئەوە ئەبێ وەک نامەحرەم مامەڵی لەگەڵا بکەی کچی مامتە کچی پورتە کچی خاڵتە براژنتە ئەوا ئەبێ ئاگات لێ بێ بێجگا دەست و دەم و چاوی نابێ هیچ شوێنێکی تری بە دەرەوە بێ سەرپۆشەکەی ئەکەوێتە خوارو قۆڵی هەڵەکە سنگ و بەرۆکی قاچی هەڵەکە نابێت ئەوانیان نامەحرەمن ئەبێ هەموو ئەعزاکانیان داپۆشن ئەگەر دای نەپۆشن ئەوە گوناحبارە ئەو و ئەویش کە سەیریەکە گوناحبارە ملیان بە دەرەوەیە سنگ و بەرۆکیان بە دەرەوەیە فەتحی کراسەکەیان کراوەیە نیوەی سنگ و مەمکیان دیارە ئەوانە پۆشتە نین لە ڕووی شەرعیەوە ئەوانە لیباسەکەیان شەرعی نییە دووهەم ان لا یکون الحجاب فی نفسه زینە ئەو جل و بەرگە ئافرەت لەبەری ئەکا نابێ خۆی لە خۆیا یعنی جار بدا بڵێ وەرن سەیرم بکەن یعنی ئەوەنا لیباسێک بێ شۆرەتی بێ ڕەنگ باتەوە دەنگ باتەوە خەڵک بور و ژێنێ بۆ سەر ئەو ئافرەتە نابێ وایش بێ لە شوێنی خۆی قەینا لە ماڵی خۆی لە لای مێرد و کوڕ و باوک و مام و خاڵ و خەزوری خۆی خەیناکە بەس کە هاتە بازار کە چووە شایی کە چووە تەعزێ کە چووە دەرس کە چووە سەنتەر کە چووە دایرە نابێ لیباسەکەی بە جۆرێک بێ خەڵکی بۆ بور و ژێنێ هەندێ بە بازار ئاڕۆن لیباسێکیان لەبەرای ئەم بەری دوکان و ئەو بەری بازار هەمووی سەیری و ئافرەتەکە ئەوە گوناح ئەوە دروست نییە سێهەم مەرجی لیباس ئەن یەکوونە واسعن غەیرە ضەیق ئەو ئەو لیباسە ئەبێ فراوان بێت تەسک نەبێ نابێت تەسک بێ نابێ بلکێ بە گۆشتی ئەو ئافرەتەوە نابێ مەفاتینی دەرخا سمتی دەرخا، سنگی دەرخا، سکی دەرخا، ڕانی دەرخا، نابێت، نابێت، نابێت ئەم ماکسی و کراسی کوردی و ئەم پانتۆڵ و بەزم و بالۆرەی ئێستا لە بازاڕایە لە ماڵەکانایە بێ شەرعییە، دروست نییە، چونکە تەسکە. ئەگەر لەبەری کرد کاسیات عاریات ئەوە پۆشتەیە بەس ڕووتە جلی لەبەرایە بەڵام ڕووتە چونکە جلەکە دەری ئەخات دەری ئەپەڕێنێ تەجسیمی ئەکا کەواتە بەڕێزان ئاگاتان لە ماڵ مناڵەکەتان بێ ئاگاتان لە ژن و کچەکانتان بێ لە بووکەکانتان بێ لە خوشکەکانتان بێ باجلەکانیان تەسگ نەبێ بەڵام چونکە بێ ئەمری خوایە شەیتان جوانیەکە لە بەرچاویان جا مائیلات مومیلات لەنجەیشی بۆەکە ئەڕا بەڕێوە نازنوکیشی لەگەڵاکە جلی تەسک و لەنجە و لار و ئەوانە ئیتر بازاری شەیتان لەوا گەرمە بێ گەنجی بەسە زمان پیاویش نەک گەنج پیاویش سەری یشتێک تێکەچێ تووشی فیتنە ئەبێ خوا پەنامان بە منم قسانە بۆ ئێوە ئەەکەم بۆ خۆم یەکەم هەر ئافرەتێ گوێی لەم وتارە ئەبێ ئەگەر لە خوا ئەترسێ ئەگەر دینی هەیە با با لیباسەکەی پۆشتە بێ سەر تا پێ با لیباسەکەی لیباسی شۆهرەت نەبێ با لیباسەکەی تەسک نەبێ نەلکێ بەلاشەیەوە با ئەو ماکسیانە بدڕێنێ بیدا بە یەکێ لەو لەڕتر بێ بۆ ئەوی پێوەی دەرنەکەوێ ئەگینا والله وبالله وتالله دروز نییە و خوای گەورە سزای ئەدا و بە ئاگری جەهنم عەزابی ئەدا. خاڵی چوارەم، ان یکون صفیقا لا یشف، نابێ تەنک بێ، نابێ ئەو لیباسە تەنک بێ، تەسک نەبێ تەنکیش نەبێ، نابێ ئەوەنە تەنک بێ ئەو دیو دیار بێ، بەڕێزان با لێرە بوەستم تقریبا هەشت دانەیە ئەم چوارەی بەسە بۆ دەرسی داهاتوو ئیشاڵا ئەو چوارەکەشتان ئەرز دەکەم خوا ئەرمەتیمان با بتوانین فەرام فەرمان بەرداری خوابین ئەمری خوا جێبەجێ بکەین لە ئەمری خوا دەرنەچین بە تایبەتی ئەم مەوزوعە بەڕێزان تەلەفزیۆنەکان سەتەلایتەکان ئینتەرنێتەکان لە ڕێگەی ئافرەتەوە حەیا نەما دین نەما ئەخلاق یەنی نە ئافرەت یەنی ئافرەت بەکارەهێنن با دەهۆڵمان لێ نەدەن وەکو لە مامەساکەی هەولێریان کوتیوە و ئاکردویانە بە دێوە زمە و دژمنی ئافرەت شتێکی وای نەوتووە بەڵام ئافرەتیان بکردووە بە وەسیلە بەتەڵە بۆی خەڵکی پێ لە خشتە بەرن ئافرەتیان بەکارهێنا وەکو کاڵا کردویانە بە ڕسمی تایید بە ڕسمی کۆمپانیاکان هەرچی شوێن هەیە ئافرەتیان هێناوە ڕانی دەرکەوتووە لیباسی لەبەرایە ئالێوە فەتحەیەکیان تێکردووە بێ ڕانی بەدەرەبێ ئەبێ بینی مەمکەکانی بەدەرەبێ ئەبێ قژی تەڵ تەڵ شانە بکاو ئاخر مۆدێل ڕەنگی بکاو پەخشی کا بەم دیو بەو دیوە ئێمەش دانیشتوین سەیریەکەین سبحان الله شەکەی سبحان الله سبحان الله ئاواکە لە قژی ئەم دیو دیوەکە تەواو ئەمە ئەمە لە خشتە بردنە ئەمە دێواندنە ئەمە بێدینکردنە ئافرەتی بە حەیا، ئافرەتی دیندار، ئافرەتی خواناس، ئافرەتی بەڕێز، ئیشکەر، کەس لێی ناپرسێتەوە، شووی بۆ ناکرێ. بەڵام ئەوەی کەوا چووەتە قەلبی شەیتان، شەیتان چووەتە شێوەی ئەڕوا، ئەم کوڕە گەنجە ڕوات مارەیەکە مامەسا گیان ئیشەڵا خۆم دین و ئیمانەکەی فێرەکەم وەختێ زانی کوڕەکەیش مانەکی سەچێ بەسەر سکۆ ئەڕوا بەڕێزان با لەخوا بترسین ئەوەی کە ماوەمە عرسانی بکەم من تووشی نەخۆشیەک بووم حەساسێتی خورگ و بۆری هەوا ئەبێ قسە نەکەم قسە زۆرەکەم لە خۆم قسەکەم لای دکتۆر بووم دکتۆر ئەڵێ ئەبێ قسە نەکەیت وتار نەدەی زۆر لە قەرەباڵغیان نەبی ئیسراحەت بکەی عیلاجی چل ڕۆژی بۆ داناوم ئەگەر خوا کردی چاک بووم ئەوە لەسەر دەرس و دەورەکان بەردەوامە بم ئەگەر لاسە مەحەڵە چاکی ژنە بوو ئەو کاتە مامۆسایەکی بەڕێز پیاکەم جمعەکانیشکات دەرسی ژن و پیاوم هەبوو هەردووکیانم هەڵگرتووە تا جەژنی قوربان پێنجشەمان دەرسی ژنان شەوانی جمعیش دەرسی پیاوان هەردووکیانم تەجیل کردووە هەتا جەژنی قوربان ئەم دوو مانگە کە عیلاجم هەیە دەرسەکان ناڵێمەوە و مۆبایلیش وەڵام نادەمەوە دوو مۆبایلم هەیە ئاسیا و سانا تەلەفۆنی زۆرم بۆ کرێت جنێوم پێ مەدەن مۆبایلیش دا ئەخەم جواب نادەمەوە ئەگەر مۆبایلەکەم جەرەسیلیا ئەوە لەبەرەوەی برایەکەم خوشتێکم پورێکم ئەگەر مردوویەکمان لێبر تەلەفۆن بکە ئیتر کە جوابی تەلەفونم نەداوە من ناتوانم قسە بکەم بە تەلەفونیش هەر ناتوانم قسە بکەم بۆیە داوای لێبوردنتان لەکەم داوای لێبوردنەکەم کە ناتوانم خراپیش خەڵکم فێر کردووە ڕۆژانە لەوانەیە دە سەعات قسەم کردبێ وتارم دابێ سڵحم کردبێ بەس ئیتر دیارە دکتۆرەکە زۆر دڵسۆز و شارەزایە ئەڵێ ئاگات لە خۆت نەبێ بە یەکجاری دەنگت قەپاتە بێ و ئیتر ئیسفادەی لێ ناکەی ئەو عیلاجانە بەکار بێنە و قسە مەکە و ماوەیەک پشوو بە ئەگەر خوا کردی نەجاتت و ئەو کاتە قەی ناکە نزم و کەم و لەسەر خۆ جا من ئەو ئاگاداریە لێرەوە لێرەوە لە ڕێگای ئەم وتار و ئەم ئینتەرنێت و ئەو تەلەفزیۆنی هەڵەبجە و ئەوانەوە ئاگاداری ئێوەی بەڕێز و هەموو مسلمانانەکەم کەس گلەیم لێ نەکا بڵێ تەلەفونەکەین بۆ مامەسا جوابمان ناداتەوە و توانایشم نییە وەکو کابراتی زۆر وەکو جاران لە تەعزیێ و لە سڵح و ئەوانە بەشداری بکەم تا ئەم ماوەیە ئەگەر خواکردی تا جژنی قوربان چاک بووم ئەلحەمدولی لا ئەچمەوە سەر خەتەکەی جاران ئەگەریش باش نەبوو ئەو کاتە مامۆستایە پەیاکەین بۆ وتارەکان یا بۆ دەرسەکان خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ و عاقبەتمان خێرکە خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە ڕەحم بە منیش و بەم جەمعش بکەی خوایە بە ناوی پیرۆزە داوات لە یەکەم لە مردوەکانمان خۆشببی ئیسلاحی حاڵی زیینەکانمان بکەی عاقبەتمان خێرکەی خوایە ئافرەتەکانمان بە حەیا و بە حورمەتتر بکەی خوایە ئەوەی کەوا ئەیەوێ شەرەف و کەرامەتی ئەم میلەتە لە خشتە با خوایە یا چاکی کەی یا پاکی کەی خوایە کێشە و ئاژاوە لە ناو کوردانەیەڵی لە ناو مسلمانانە نەیهێڵی خوایە ئەم وڵاتە لەسەر باری خێر و خۆشی دا بمەزرێنی خوایە هەرکەس داوای دوعای خێری لێکردوین بۆ هەر مەبەستێ جێگەی ڕەزامەندی تۆیە خوای ئاواتی بێنیتە دی خوایە لە من و لەم جەمە خۆشببی ئەوژە ماڵی بۆ تۆ دروست کردووە